کاریگەری و ڕازە دڵگیرەکانی عیسای دیان بۆ سەر مێژووی مەردوم ئاشکرایە. چەند کەسێکی کەم نەبێ ناڕازین بە دانانی لە نزیک بڵندییەوە لە لیستەکەدا. بەڵام هەر ئەو پرسیارە دیسان خۆی دەسەپێنێتەوە کە بۆچی دانەنراوە لە سەرووی هەمووانەوە؟ گومانی تێدا نییە کە عیسا بیروباوەڕی ڕەفتار و خۆڕەوشت بەرزی و پاکێتی داڕشت لە ئایینی دیاندا سەرەڕای ئەو تێڕوانینە سەرەکییە گوشادیانە و بیرانەی کە تایبەتن بە ڕەفتانی مەردومەوە بەڵام دەبێ ئەوەیش لە یاد نەکەین کە لاهوتزانی دیان قەرزارباری قەشەپۆڵسا لە تێکۆشانیدا بۆ دامەزراندنی بەڵێ، عیسا پەیامێکی یەزدانی پێشکەش کرد، بەڵام قەشەپۆڵست بەشێکی گەورەی خستە سەر و چەرخێکی نوێی پێکهێنا لە سیپارەی پیرۆزدا. هەر ئەویش بانگدەر و هێزی کاریگەر بوو لە بڵاوکردنەوەی ئایینی دیاندا لە ساڵەکانی سەدەی یەکەمی زایینییەوە. عیسا لە تەمەنێکی کورتدا کۆچی دوایی کرد، بە پێچەوانەی محەمەد، دروودی خوای لێ بێ و بووزا، لە دوای خۆی ژمارەیەکی لە یاوەرانی بەجێهێشت، هەر لەناو خۆیاندا لە سەرەتادا پاش کۆچی دوای عیسا دەستەیەکی بچووکیان دامەزراند، بەڵام بە فرایستەیی نووسراوەکان و کۆششی قەشە پۆڵس کە هێشتا ئایینی دیان ئەوەندە برەوی نەبوو، وای لەم دەستەیە کرد کە ببێتە بزووتنەوەیەک و بگاتە نێو جولەکەکان و کەسانی تر بگاتە ئەو ڕادەیەی کە ڕەگی داکوتێ و بەرە بەرە گەشە بکات و ببێتە یەکێ لە ئایینە مەزنەکانی جیهان. بێگومان عیسای پێغەمبەر خاوەنی بیر و خۆڕەوشتێکی زۆر بەرز و نەژاد بووە وەک لە فەرمایشتێکیدا دەری دەخا، پێتان وتراوە کە هاوسێیانتان خۆش بوێت و دوژمنانتان خۆش نەوێ. بەڵام من پێتان دەڵێم، دوژمنانتان خۆش بوێت و بەزەییتان پێیاندا بێتەوە. چاکە بکەن لەگەڵ ئەوانەی کینەیان لێتانە و نوێژ بکەن و بپاڕێنەوە لە خودا بۆ ئەوانەی زۆردار و چەوسێنەرن. پاشان دەفەرمێت، بەرهەڵستی شەڕ مەکەن، بەڵکو کەسێک دای بە ڕوومەتی ڕاستدا، ڕوومەتی چەپیشی بۆ وەرگێڕە. هەرچەندە ئەم بیرانە دادەنرێ بە بیرە نمونەییە هەرە بەرز و بێ هاوتاکان کە مەردوم زانیویەتی، کەچی کەسێکیش نییە پەیڕەوی بکا. گەر هەموو کەسێ پەیڕەوی بکردایە، ئەوا بێ دوودڵی دەخرایە ئاستێکی زۆر بەرز و پلەی یەکەم لە لیستەکەدا. ئەم بیرانە وە نەبێ لە کاردا بێت و خرابێتە گەڕ بە شێوەیەکی فراوان، بەڵکوو تەنانەت پەسەندیش نییە. دیانەکان باوەڕیان وایە کە ئەم ئامۆژگاری و نەریتانە زۆر نموونەییە و ناپۆڕێت ڕانمایی مەردومی ئەم زەمینەی پێ بکرێ. کە خۆمان پەیڕەو و ڕەفتاری پێ نەکەین لە کەسیش چاوەڕوان ناکرێ پەیڕەو و ڕەفتاری پێ بکا. تەنانەت ئامادەیش نین منداڵانمان فێر بکەین ئەو نەریت و پەیڕەوانەی عیسا تەنها بە نەریت و ئاکارێکی بەندکراو دەمێنێتەوە، بەڵام لە خۆیدا چەند پێشنیازێکی تاقینەکراوەیە لە ژیانی پساتدا. بەسەرهاتی ژیانی عیسا لای زۆربەی خوێنەران دیار و ئاشکرایە، ئیتر پێویست بە گێڕانەوەی ناکا، بەڵام هەندێک خاڵی سەرەکی هەیە شایستەی یادکردنە. یەکەمیان ئەوەیە کە زۆربەی ئەو زانراوانەی دەربارەی عیسا نادیار و جێی باوەڕ نین، تەنانەت ساڵی لەدایکبوون و کۆچی دوایی نازانرێ، کە دەبوایە یاوەران و شاگردەکانی بیانزانیایە، ئەو ساڵەیش تا ئێستا بە شێوەیەکی چەسپاو نازانرێ. ئەم نەزانینانە دەگەڕێتەوە بۆ ئەو هۆیەی کە عیسا هیچ پاشماوەیەکی دەستنووسی لێ بەجێ نەماوە، ئەو هەموو شتانەیش دەربارەی ژیانی کە دەزانرێ هەموو لە چەرخی نوێوە ڕاهاتووە. بەداخەوە ئەو ئینجیلانەی کە هەیە، هەر یەکەم و کوڕی ئەوی تر دەردەخات لە هەندێ خاڵی جیاوازدا، بۆ نموونە ماتیوس و لۆقا دەقی جیاوازیان هەیە لە دوا فەرموودەکانی عیسا، لە سەردەمی ژیانیدا و سەدەی پاش خۆیشی هیچ چوست و کاریگەر نەبووە لە گۆڕانکاریە سیاسیەکاندا، بەڵام لەوە دەکا تەنها وەک پێشەوایەکی یەزدی خۆ ڕەوشتی بوبێت و کاری کردبێتە سەر ژیانی خۆ ڕەوشت و یەزدی مەردوم.